ڕێگای نمونەیی لە ژیانی هەر تاکێکدا بۆ زاڵبوون بەسەر مەترسیەکانی ژیاندا توێژینەوەی ئەو هۆکارانەیە کە لێی دەترسێ هەمیشە دەڵین هێزی وزەی ناوکی خۆت بەکاربهێنایان بیناسە بەباشی لەوە بگا کە لە چیە ترسی چۆن دەترسی و بۆچی دەترسی؟ یا نەتوانی ئەم پرسیارانە لە خۆت بکەی؟ ترسەکانت بەهۆی هەندێک لەو کێشانەوەن کە لە ژیانەدا دووچارت دەبنەوە؟ ئایا ترسەکەت ترسێکی نەخۆشیە و بەهۆی نەخۆشکەوتنەوە دووچارت بووەتەوە؟ چۆن بەسەر ترسەکانتدا زاڵ دەبی و هەستە نەرێنیەکانت لە ناو دەبەی؟ لە کاتی دانیشتن لە کاتی خۆهێورکردنەوەدا دەتوانی ئەم پێشنیارانە بە خۆت بگەی بگەیەنی دیان ڕابگەیەنی. تووڕەیی سۆزێکی سروشتیە نەوەک نەخۆشی، ئەو مرۆڤەی کە خاوەنی هەستی ناڕوون بێ ئەوا ئەم هەستانەی لە شێوەی توڕەبووندا بەرجەستە ئەکا بۆیە دەتوانرێ بەسەر ئەم توڕەبوونەشدا زاڵ ببین ئاماژەکردن بۆ توڕەیی مانای هیچ ناگەیەنێ سەرباری ئەوەش توانات لە دەست دەدەی هەمیشە بڵێ کا بڕوام وایە کاتوانم بەسەر هەستە نەرێنەکانمدا زاڵ ببم بۆیە چیتر بە شێوەی نەرێنی بیر ناکەمەوە و ئەو پەڕی هەوڵی خۆمەدەم بۆ زاڵبوون بەسەر هەستە نەرێنیەکانمدا توڕەیی و بەخێرا ئەنجامدانی کارەکان زۆر ئاسان دەبن بە خوو. ئەو دەمەی کە هەست دەکەی توڕەی یان هەستێکی نەرێنیت دەبێ ئەوا بڕوات بە خۆت بهێنە بەوەی کە دەتوانی زاڵ بی بەسەر ئەو هەستانەدا. دەتوانی خۆت بە دوور بگری لەو هەستە نەرێنیانەی مرۆڤ دووچاری باری نەخوازراوەکەنەوە ئەوانەش چەند هەستێکن لەوانە توڕەیی و ڕقابەری و ڕق لێبوونەوە و خود پەرستی و ترس و گومان و ئیرەیی و دڵپیسی و ئەم هەستە نەرێنیانە دەبنە هۆی دووچارکردنی مرۆڤ بە ژەهراویبوون و بێتواناکردن بۆ برەودان بە کار و چالاکییەکانی ڕۆژانەی، بەڵکو کار بۆ لەناوبردنی هێزی عەقڵیش دەکەن، سەرباری ئەوەش مرۆڤ دووچاری نەخۆشکەوتنی جەستەیی ئەکەنەوە، لە وتارێکدا نووسەر و دکتۆرێکی بەناوبانگ دەڵێ کە خەم و پەژارە و خەمۆکی و خێرا هەڵچوون و ڕقابەرایەتی کردن لەو هۆکارانەن کە مرۆڤ دووچاری نەخۆشی شێرپەنجە کەنەوەها هەروەها ئەم دکتۆرە دەڵێ چۆن بێومێدی هەندێک لە نەخۆشەکان بارودۆخی ژیانیان خراپتر کردووە نەخۆشیەکەشیانی بەرەو سەختتر بردووە هەر بۆیە پێویستە فێر ببی کە چۆن بەسەر هەستەکانتدا زاڵ دەبی ئەمەش لە ڕێگەی ئەنجامدانی ڕۆژانی بنەماکانی دەرخەری هێزی هەناویەوە دەبێت لەوەی کە هەموو بەیانێک خۆت ئارام بکەیتەوە و بڕوا بەخۆت بهێنی لەوەی کە ئەمڕۆ زۆر بە توانایت و دەتوانی بەسەر سەرجەم ناسۆری و لەمپەرەکانی پێشوودا زاڵ ببی و بۆ ئەمەش بە رێکخراوەیی و بە کارایی و ئەرێییەوە بیر بکەرەوە، هەوڵ بدە لەگەڵ ئەوانی تردا خۆت بگونجێنیت و بەرژەوەندی بگۆڕنەوە بە شێوەی هاوسەنگ نەوەک لە پێناو بەرژەوەندی یەک لایەنەدا. ئێمە چۆن بتوانین کەسایەتێکی نوێ لە خۆماندا دروست بکەین و زیاتر بەختەوەر بین زانکانی بواری دەروونناسی چەندین پێناسی جیاوازیان بۆ کەسایەتی کردو و هەرێکەشیان لەسەر ئەو بنەمایی کە لی گەیشتووە لە کەسایەتی دواوە و پێناسی کردووە بە کۆتەنگی دەتوانین بڵێین کە کەسایەتی دەربڕینە دەرەکییەکانی هەناوی دەروونە لە هەست و ئاوەزو و حەز و بیروڕاکان و گۆڕانی ئەمانەش بەپێی ئەو ئەو ڕێڕەوە بێ کە ئەو مرۆڤەی لەسەرە وەک ڕێبازی مرۆڤ بۆ خواردن، ڕێڕەوی مرۆڤ بۆ ڕۆیشتن، ڕێبازی مرۆڤ بۆ لەبەرکردنی جل و بەرگ، ڕێبازی مرۆڤ بۆ قسەکردن یان تۆنی دەنگ و قسە دەربڕین، خووی مرۆڤ بۆ ئەنجامدانی شتەکان یان هەر بە شێوازێکی تری جیاکاری وەکو شێوازی مرۆڤ بۆ دەربڕینی ناواخنی شێوازی مرۆڤ بۆ هەڵسوڕاندنی هەستەکانی تێڕوانینی لە بەرامبەر ئەوانی دیکەدا و ئاڕاستەکانی لە ژیاندا، حەزی لە چیە و ڕقی لە چیە بێتەوە، بڕوای بە چی هەیە و لە چیدا بێ بڕوایە، توانای بە خۆ خۆشەویست کردن و خۆشەویستی هەیە، تواناداری بۆ مانەوە و زاڵبوونی بەسەر بێ بەختیدا، هەموو ئەم شتانە بە تایبەتی دادەنرێن و پەیکەر و چوارچێوەی پێگەنانی لەشی تۆن، بەرپرسی کاردانەوەکانتن بەرامبەر بە ئەزموونەکانی. پێویستە بە باشی تێبگات و بزانێت کە دەیەوێت چی بێ، ئەمەش لەبەرەوەیە کە خوو هەر لە مناڵییەوە کاریگەریی زۆری هەیە بەسەر ئافراندنی تەرزی کەسایەتیدا لە ژیانی هەر تاکێکدا، خووەکانیش ئەکەونە ژێر کاریگەریی خووی وەرگیراوی ماڵەوە و دەرەوەی ماڵەوە کاریگەریی ئایینی و کۆمەڵایەتی جۆری ئەو کۆمەڵگایی کە تێیدا لە دایک بوویت، پسپۆڕی و ئەزموونی ڕابردووت. هەموو ئەم شتە کۆبووانە کەسایەتیت پێک دەهێنن و زۆرێک لەو فاکتەرانەش هەن کە یارمەتی دەرن بۆ دروستکردنی کەسایەتی تایبەتی هەرگیز دوو مرۆڤ نین بە تەواوی لێک بچن و تایبەتمەندیەکانی کەسێتیان وەرگیراوی پشتاوپشت نین بەڵکو دەربڕی دەربڕی هەناوی مرۆڤ و شارەزایەتیەکانیەتی. کەسایەتی مرۆڤ لە ڕێگەی هۆشیاری و ناهۆشیاریەوە کاریگەر دەبێ و دەروونناسان دەڵێن دەتوانرێ کەسایەتی بگۆڕدرێ ئەمەش لە ڕێگەی لە گۆڕنانی خووە خراپەکانی پشت بەستن بە ناهۆشیاری و بەکارخستنی عەقڵی هۆشیارەوە دەبێ ئەم هەوڵدانە یارمەتیدەری مرۆڤ دەبێ بۆ بینینی خود کەواتە دەتوانرێ وزەی هەناوی بەکار بهێنرێ بۆ گۆڕینی کەسایەتی مرۆڤ. دەتوانین بڵێین بەڵێ، چونکە لە ئەمڕۆدا خوێندنگەلێکی زۆری دەروونی دەرکەوتوون کە هەوڵی گەشەپێدانی کەسایەتیی مرۆڤدەدەن و ئاڕاستەی سەرکەوتنی ئەکەن و دەیگۆڕن بەو شێوە کەسایەتیەی کە خۆی دەیەوێ، ئەمەش ئاماژەیە بەوەی تۆش دەتوانی ئەوەی لە هەناوتدایە بیگۆڕیت و بەو کەسە بی کە خۆت دەتەوێ، بەڵام ناتوانی باڵات بەرز بکەیت ئەگەر کورت بێ یان خۆت باڵات کورت بکەیت ئەگەر باڵات بەرز بێ. وتراوە کەسانی کە لە زریاندا لەدایک دەبن لە ڕەشە باش ناترسن، هەروەها دەڵێن هیچ کەسێک دۆڕاو و شکستخواردوو نییە، بەڵام کەسانێک هەن کە دەکەونە چاڵێکەوە تیایدا دەمێننەوە، بۆیە خۆیان بە شکستخواردوو ناودەبەن. هەموو شتێک لە ژیاندا ئەوەندە هێنێ کە دەستی بخەی، ئەوەندە هێنێ کە لە پێناویدا کار بکەی. سەرکەوتن هەمیشە یاوەری ئەو کەسانەیە کە توانن کارەکان بکەن، زۆر بە کەمیش بۆ ئەو کەسانەیە کە شەرمن و لە دەرەنجام دەترسن. ئایدیا گەورەکان تەنها وتوێژ لەگەڵ عەقڵە گەورەکان دەکەن، بەڵام کارە گەورەکان وتوێژ لەگەڵ هەمووان دەکەن. ئا سەگەکان ئەو کارە ترسناکانن کە ڕووبەڕووت دەبنەوە. وتراوە بە تەنها ماسیە گەورەکان ئەتوانن بە پێچەوانەی شەپۆلەکانەوە مەلەوانی بکەن کەچی هەر ماسێکی مردوو دەتوانێت لەسەر ڕووی ئاو بڕوا تۆ کاتت نابێ بۆ ئەنجامدانی هەر شتێک بۆوەی کات بدۆزیتەوە و دروستی بکە. سەرنەکەوتن لە لیستی هەڵبژاردنەکانی خۆتدا مەهێڵە. یەک هەنگاو گەورە نییە کە کارەکانی ئەنجام داوە، بەڵکو کۆمەڵێک هەنگاوی بچووکن و کارە گەورەکان ئەنجامەدەن. دەڵێن با ئامانجەکەت چوونە سەر مانگ بێ، هەتا ئەگەر سەرکەوتووش نەبووی دەگەیت بە ئەستێرەکان. هەندێک لێمە پلەیەکی هەیە لە ڕێگایەوە سەردەکەوێ ئەگەر تۆ لەو کەسانی کە ئەو پلەیەت نیە پێویستە بە دەستی خۆت بنیاتی بنێی. ئەوەی کە عەقڵی مرۆڤەکان وەریدەگرێ و باوەڕی پێیەتی دەتوانێ بە دەستیان بخا. هیچ نهێنیەک نیە بۆ سەرکەوتن بەڵکو دەرەنجامی خۆ ئامادەکردن و کاری نەبڕاوە فێربوونە لە هەڵەکان. وتراوە کە هیچ کەسێک بە ڕێکەوت نایەتە سەر ڕێگەی ئەمە لە ژیاندا هەر مرۆڤێک تەنانەت سادەترین کەسێک یان بە کێشەترین یان ناپاکترین مرۆڤ شتێکی پێەیە کە فێری ئێمەی بکە هەموو ئەوانە یارمەتی ئێمادەن تاوکو کەسایەتی خۆمان دروست بکەین و توانای خۆشویستنی کەسانی تر لە خۆماندا پەروەەردە بکەین لەسەر ئەو بنەمایە هەر تاکێک مامۆستایەکی مەعنەوی بەهێزە. هەر ڕۆژێک وەک یەکەم ڕۆژی ژیاندا تاقی بکەرەوە. توانای خۆت بەکاربهێنە تاوەکو شکستی ڕابردوو فەرامۆش بکەی، نائومێدی خۆت و ئەو خەمەی بەهۆیەوە لەسەر گیانت نیشتووە بخەرە بەر باری فەرامۆشی و هەوڵبدە ئەو وانانە بەبیر خۆت بهێنیتەوە کە لەو فێربوویت، هەرچەندە لەوانەیە ناکۆک بی بەڵام هەر شکستێک یەک هەنگاو لە ئامانج نزیکترت دەکاتەوە، شکستی تۆ دەبێ بە سەرکەوتنی تۆ و دەبێ بە لایەنێکی تر لە سەرکەوتنی ئایندەت. شکست پێشەکی سەرکەوتنە. ئەڵێن پیاوێک ڕاسپێردرا لە مەراسیمی بە خاک سپاردنی هاوڕەکەی داوتەیەک پێشکەش بکە ئەو ئاماژەی بەو مێژووە کرد کە لەسەر کێلی گۆڕەکەی لە سەرتاوە تا کۆتایی نووسرا بوو ئەو یەکەم لە مێژووی لە دایک بوونیەوە بە گریانەوە تا مێژووی دواتر قسەی کرد بەڵام وتی ئەوەی کە گرنگە بۆ ئێمە هێڵی ڕەشی نێوان ئەو دوو مێژووەیە کە لە نێوان دوو ژمارەی دوو ژمارەکەدا دانراوە واتە ژمارەی ڕۆژی لە دایک بوون تا ڕۆژی مردن مەبەستی لەو هێڵە بوو کە لە نێوانیاندایە پاشان ئەم هێڵە تاریکە تەواوی ئەو کاتە نیشانەدا کە ئەو لەسەر زەوی ژیاوە هەنووکە تەنها ئەو کەسانەی ئەویان خۆش ویستووە دەزانن بەهای ئەم هێڵە بچووکە بۆ چییە، چونکە هیچ نرخێکی ئەوتۆی نییە کە داراییمان چەندە، ماڵ و سەروەت و سامان، ئەوەی گرنگی هەیە ئەمەیە کە چۆن دەژین، چۆن عەشق دەبەخشین، چۆن هێڵی تاریکی خۆمان خەرج دەکەین، بۆیە بە وردی لەم بارەیەوە ڕابمێنە، ئایا کۆمەڵێک شت لە ژیاندا هەیە بتەوێ بیانگۆڕی؟ چونکە هەرگیز ئەوە نازانی چەندێک ماوە ماوە تاوەکو سەرلەنوێ دروستیان بکەیتەوە، باشترە جۆرێک. ببزوێی بە شێنەیی ئەوەی کە دروست و ڕاستەقینەیە بیدۆزینەوە، هەمیشە بکۆشین تا دەرک بەوە بکەین کەسانی تر چ هەستێکیان هەیە و لە توڕەکردنیان کەمتر پەلە بکەین، زیاتر قەدرزانی لە خۆمان بنوێنین لە ژیاندا، هێندە عەشق ببەخشین بە کەسانی تر کە هەرگیز بەو جۆرە نەمانبەخشیبێ، لەگەڵ یەکتری بەڕێزەوە ڕەفتار بکەین، زیاتر خەندە لەسەر لێوانمان بێ، فەرامۆشی نەکەین ئەم هێڵە تاریکە تایبەتە بە ڕەنگە ماوەیەکی کورت، تایبەتە و ڕەنگە لە ژیانی هەر یەکێکماندا ماوەیەکی کورت بخایەنێ. بەڕێزانم قەیوڕەی بەرنامەی نۆژین بە پایان گەیشت سپاسی هاوڕێتیتانەکەم سپاس بۆ کاک هێمن لە ژۆری کۆنترۆڵ تا بەرنامەی سبەینێ خواتان لەگەڵ.